کە نیعمەتی دروست کردووە کە لە ئاسمانی گەورە دایبەزاندووە بۆ ژیانی ئێمە گەر موسڵمان بین. ئیمانم بە خوا هەیە. لێم ببورە زۆرم تێنی بوو خەریک بوو بخنچێم. بخۆرەوە باوەڕ ناکەم تێنوێتیت بشچێ. ڕاست دەکەی ئاوەکە هەمووی تەواو بوو بەڵام تێنویتوم نەشکا. تەنها بۆ ئاو تێنویت نییە. ئایە تێنوێتی تەنها بۆ ئاو نییە ها ئەی شوان؟ لە کوێ دێی و بۆ کوێ دەڕۆیت ئەی پیاو؟ بۆ ئەو شوێنەی کە شاعیر دەڵێ فلو أنما أسعى لأدنى معيشة كفاني ولم أطلب قليل من الماء ولكنما اسعا لمجد مؤثل وقد يدرك المجد المؤثلاثان ئایا ئەو ئامانجە بەرزە یارمەتی شاعیرەکەی دا؟ نا، لەبەر ئەوەی ئاواتی هەبوو توانای نەبوو ئاواتەکەی بهێنێتە دی. ئایا دەزانی کە خۆت دەیهێنیتە دی؟ ئەی باشە بۆ نا؟ گەر هێناتە دی خەبەرێکم بۆ بنێرە. گەر بێتە دی هەر وەکو لە خەونەکانی شەوانمدا بەردەوام بینیم، بەڵێ ئەویش لە ڕۆژانی داهاتوودا. ئەم دۆڵەت بۆ پڕ دەکەم لە مەڕ و ماڵات و بەدڵی خۆت و بیری ئاوێکت بۆ هەڵدەکەنم لە جیاتی ئەو تۆزە ئاوەی کە دات بە من و منیش تێنیتوی پێ نەشکا. وابزانم تۆ ئومەویی وانیە؟ بە خزمایەتی نەخێر گەورەم بەڵام بە کارەکانم بەڵێ بە ئاواتەکانم بەڵکو ڕۆژێک لە ڕۆژان بیبینم ببم بە ئەمەوی یان مەڕوانی منت بە بیر بێتەوە بە چ شێوەیەک؟ من حەجاجم کوڕی یوسفی سەقەفی باشە نیەتە چییە؟ دیمەشق بۆ ئەوەی دەنگ بدەم بە پێشەوای ئیمانداران مەڕوانی کوڕی حەکەم. ئەمە گورگێکە و بە جلوبەرگی سەقافی هاتووە بەبەست چێە ئەی شێت و شوور گورجێک نینۆکەکانی ئاواتەکان لە نینۆچیدایە هاتووە و لە دوای خۆی هێزێکی زۆری هێناوە دەی بە لاوەکە بڵێن لاوەکە ئاگادارکەن ئاگاداری چێ بکەن داواکراو داواکراو نەوەکو داواکار دەی بۆمی ڕووبکەرەوە ئەی بارد کوژراوەکە کوژراوەکە کوژراوەکە نەک پیاو کوژەکە هەروەها منیش منیش کوژراوە پیاو کوژەکەم هەروەها تۆش گورگەکە بۆ ئێرە هات داوای خواردن دەکا ئاگادار بە ئەی لاو گورگەکە هات برسیەتی ئاگادار بە ئەی لاو ئەی لاو ئاگادار بە ئەی لاو ئاگادار بە گوێ بگرن هۆزی مەڕوان وەکو ئاگدارن هەڵبژاردن بۆ باوکتان کرا و جێنشینە بۆ مسلمانان و پێشەواشە بۆ ئیمانداران و ئێوەش حەقی خۆتانە بۆ جێنشینی ناو هەموو ماڵەکانی عرب باش لەوە ئاگەدار بن و ملی ئەو کەسانە هەڵکەنن کە چلێسی لە دەسەڵاتەکانتان دەکات و لە ناخیانەوە بە پیسی تەماشاتان دەکەن و بزانن لە دوای هەموو کارێکی خراپ ناخۆشی دەبێ. خودا پێشەوای ئیمانداران سەربەرز کا. خودا پێشەوای ئیمانداران سەرکەوتوو بکا. ئەم کارە خەریکە بڵاو دەبێتەوە وەکو مووی ملوانکەیەک لە شەوێکی تاریکدا ئەگەر بێت و خودای گەورە ڕەحممان پێ نەکات خودای گەورە هەموو دڵێکی بە پاچی دروست کردووە بۆیە ئێمە دەبێ بە باشی بەکاری بێنین دەبێ کاری چاکە بکەین و چارەسەری کێشەکان بکەین هەرچەندە مردنیشم نزیک بۆتەوە، پێش ئەوەی ئاگری فیتنەی عەبدوڵڵای کوڕی زوبێر بکوژێنمەوە، وازی لێ مەهێنن. عەبدوڵڵای کوڕی زوبێر دەیەوێ لاشەی ئەو میللەتە بکاتە دوو کەرتەوە، بۆ ئەوەی دوژمنەکانمان بە زووترین کات هێرشمان بکاتە سەر. دەمەوێت بەڕەڵڵام بکەیت بۆی گەورەم، سەریت بۆ دێنم لەسەر نووکی شمشێرەکەم دڵنیابە. هەندێ پیاوەتی دوو ڕووییە و وە هەندێ چاو قەیمیش بێ حەیایە پشتگیریت بۆ ئێمە لێت خۆش نابین بۆ بێ حەیایەکەت. چاکە و پیاوەتی تۆ لێم خۆش دەبێ گەورەم. دڵی بە جێنشینی ئێمەوەیە و ئێمەشی خۆش دەوێ. لێی خۆش دەبی ئەی پێشەوای ئیمانداران. گەر بێت و ڕاستگۆ بیت ئەی پەیمان پارێزی گەورە. خودا تەمەندرێژت بکات ئەی پێشەوە ئیمانداران پەیمان پارێزی و جێنشینی خۆم دەدەم بە کوڕەکەم عبدولمەلیکی کوڕی مەڕوان پاشان بۆ کوڕەکەمان عبدولعزیزی کوڕی مەڕوان خودا تەمەندرێژت کات ئەی پێشەوەی ئیمانداران لەگەڵ تەمەنی برایەکەم عبدولمەلیک پاشان بۆ گەورەتر یان بۆ چاکتر لە بنەماڵەی عەبدولمەلیک، دواتریش لە بنەماڵەی عەبدولعەزیز و لە دواییشدا بۆ خوای گەورە دەگەڕێتەوە ئەم کارە. کچی شوانی بزن ئەبێ بە هاوسەری پەیمان پارێز لە پاشان جێنشین مناڵەکانیشی ئەبن بە جێنشین ها ئەمە ئەمە نابێت بە هیچ شێوەیە نابێت نایەڵم بێ مێشکەکە تەواو نابینای کردووی لەبەر هەندێ لە خۆشی براکان تو باوکت کچێ لەبیرت کردو نیعممەتێکە خوددا پێی بەخشیوی ناهێڵم کچی ماسفرۆش خۆشی ببینێت بە هیچ شێوەیەک وە نابێ ببێت بە هاوسەری جێنشین و دایکی جێنشین ئەگەر بێت و من لەسەر ئەم دنیایە بمێنم دایکە تێگەشتی؟ بێدەنگ بە. خودا تەمەنی براکەت و کوڕەکەی درێژ بکات. فەرموو. فەرموو دانیشە دانیشە کوڕی یوسف. خودا خێرت بنووسێ بەڕێزم. پێم بڵێ تۆ برسیت نییە؟ میوان داوا ناکات و خاوەن ماڵ پرسیار ناکا دەی بەڕێزم درهەم ها گەورم شعیب هەندێک خواردن بێنە بۆ حەجات. کەمێک خواردن یان زۆر؟ هەندێ خواردن ئەی بێ مێشک کەمێک! ئەوە چی بۆ دایکە؟ عمر باوکت بوو بە پەیمان پارێز کامە پەیمان دایکە؟ جێنشینی ئەی کوڕی عەبدولعەزیز کوڕی پێشەوای ئیمانداران جێنشینی موسوڵمانان. جێنشین مانای چیە؟ جێنشینی بەرپرسی کاروباری خەڵکە یەکسان بێت لە نێوانیان و کە خوای گەورە فەرمانی پێداوە و لە قورئانی پیرۆز باسی دەکات و پێغەمبەری خودا صلی اللە علیه وسلم لە سوننەتەکەیدا شی کردۆتەوە بۆ خەڵکی. وەکو باپیرت کە دەیکرد عمەری کوڕی خەتاب کوڕەکەم باپیرم ئاسمیش پەیوەندی بەوە چییە؟ ئای عمر پەیمان پارێزی بۆ چ بوو؟ وڵامی تۆ چییە؟ چیت لەبەر کرد لەلای مەلایەکەت ها کوڕی خۆم؟ وەڵامت نەدایەوە دایکە. وەڵامەکە لە تەمەنت گەورەترە، کە گەورە بووی ئەو کات دەزانی چییە. چۆن گەورە دەبم؟ من هێشتا مناڵم. کوڕەکەم، مرۆڤ هەرچەندە فێری شت ببێت، هەر بە منداڵی دەمێنێتەوە، هەر لەو کارانەی کە فێری بووە. ئایا تۆ قورئانی پیرۆزت لەبەر نییە ها کوڕی خۆم؟ سبحانە وتعالی و پیاوەکانیش تەنها بە گفتوگۆ نەبێت گفتوگۆ گفتوگۆکردن بە یارمەتیتان کوڕی باپیریەتی بەڕاستی ئەی چڵێک لە دارەکەی عومەر. کێ ئەو قسانەی فێر کردووە؟ وا دیارە مەلاکەی ئەو قسانەی فێر کردووە. پرس و ڕاوەرگرتن لە قورئانی پیرۆزدا هەیە کە کوڕەکەت لەبەری کردووە سوپاس بۆ خوا وا دیارە لە مەلاکەی پرسیوە لەسەر ماناکەی و ئەویش وڵامی یاوەتەوە. گەر پرسیاری لە باوکی بکردایە وەک لە مەلاکەی کردووە، عەبدولعەزیز وا تێدەگات کە ئێمە قسە بە جێنشینەکەیان دەدەین و ئێمە کوڕەکەمان بەخێو دەکەین لەسەر یاخیبوون لەوان. مێردەکەت لە هەموو برایەکانی باشتر بووە بۆ ئەو کارە. خۆزگە دەستی لەو هەموو کارە هەڵدەگرت. لە ڕاستیدا هەست بە مەترسی دەکەم. لە دەوروپشتمەوە لێم نزیک دەبێتەوە لە مێردەکەم و کوڕەکەم. مامەکانت و باوکت لە ناو شارن ئەی کچی عاسمی کوڕی عومەری کوڕی خەتاب. خۆزگە بهاتایە بۆ ئەوەی لەگەڵ ئێمە بژی لە دیمەشق. خۆزگە ڕۆژێک بێت من بڕۆم هیچ شوێنێک خۆش نییە تەنانەت ماڵی باپیرت و شارەکەی بۆ جێنشین بێت لەوێدا لە نزیکی خۆشەویستەکەمان و مەرقەدە پیرۆزەکەی بەڵام ڕاوەسە تا ئەو هەموو خەفەتە دەڕوات ئینشەڵا پیاوەکانی عبدوڵای کوڕی زوبێر دەڕۆن لەوێ زۆر دڵ من لای باوکتە کچەکەم دەترسم شتێکی لێ بکەن ئەوان ڕقیان لە هۆزی ئومەیەیە و ئایا دەبێت چی بڵێن ئەگەر ئەوان بوون بە زاوایان؟ بانگم دەکەی بۆ ئەوەی پسیاری شتێکم لێ بکەی کە پەیوەندی بەمنەوە نییە ئەی جابر پێم بڵێ باشەوە چۆن پەیوەندی بە تۆ نیە ها زاواکەت بۆ بە پەیمان پارێزی جێنشینی مەڕوانی کوڕی حەکەم وانە تا دوێنێ ئەو دەرکراوی ئەم شارە بوو هەی عاسمی کوڕی عمەری کوڕی خەتاب ئایا ئەگەر زاوات هەبێ زاوایەکەت پەیوەندی چیە بە دانیشتنی تۆ لەسەر ئەم کورسیە ئەویش بەرپرسی ئەم شارە ئەی جابر؟ تۆ وا خۆت نیشان دەدەی کە کۆچت نەکردووە بۆ شام بۆ ئەوەی دەنگ بدەی بۆ مەڕوان و هەردوو کوڕەکەی عەبدولمەلیک و زاواکەت عەبدولعەزیزی پەیمانپارێز، بەڵکو تۆ بە نهێنی نووسراوی خۆتیان پێ دەدەی وابزانم ها؟ هۆزی عومەری کوڕی خەتاب خەڵکی دووڕوو و ئاژاوەچی نین و خەڵکیش زانی ئێمە لە ماڵەکانی خۆمان دانیشتووین و دەستمان لە شەڕ هەڵگرت کە لەسەر لاشەی ئەو میللەتە کرا و دەنگیشمان بە کەس نەداوە لەو ڕۆژەی کە عەلی کوڕی باوکی تاڵیب شەهید بوو خودای گەورە لێی ڕازی بێ. تۆ چی پێشەوای ئیماندارانی ها؟ عەبدوڵڵا کوڕی زوبەیری کوڕی عەوام ئەگەر ئێستاکە تۆ لە بنەماڵەی عمەری کوڕی خەتاب نەدەبووی هەر ئێستا سرم دەپەڕاندی زۆر سەیرە هیچ ڕێزێک نییە بۆ خزمایەتی یان کەسایەتی و برایەتی پاش بوونی پێغەمبەر سەڵ الله و عليه وسلم و سەحابەکانی لەگەڵ یا بوو کەس ئەوانی نەکوشت تەنانەت زاواکانتان نەبێ هی کوڕی عمەر بە هیچ زۆرێک زاوایەکەم پەیوەندی بەو شتەوە نییە ئەو بەو مەسلەیەش نازانێ ئێستا من دەستی خۆمن پێنیشان دەدەم گەر هەموو میللەت کۆ ببنەوە ناتوانن قەزا و قەدەری خودای گەورە بگێڕنەوە بە هیچ جۆرێک تەنها بە ئیزنی خودا نەبێ وە هەموو شتێکیش تەنها بۆ خودای گەورە دەگەڕێتەوە. بۆ ئەوەندە دڵ نەرم بووی لەگەڵی ئەی میر؟ بیکوژە بۆ ئەوەی زاواکەی و باوکی زاواکەی دەرکراوی ئەم شارە خەفەتی پێ بخوات. چی بە باوکی بڵێم ئەگەر لە ڕۆژی قیامەت ئەو پرسیاری لە من کرد؟ باشە چۆن لە بەردەم خودای گەورە بوەستم سزام دەدا؟ دەزانن خراپترین دوژمنتان کێیە؟ عەبدوڵڵای کوڕی زوبێر لە شێرێکی بەندکراو دەچێ و هیچی لە دەست نایە و خۆی لە پاکترین شوێن حەشارداوە و لە هەموو شارەکان ڕێز و حورمەتی زیاترە. دەبێت ئێمە ڕێی لێ بگرین و نەهێڵین هیچ جۆرە کەرێک بکات. هێرش بەرینە سەر مەکە زەوی حەرام پێش ئەوەی بچێتە ناو کەعبە و وە دەست بە کارەکانی بکات کاری ئەوە ناکات ئەو لە هەموو خەڵک زیاتر دەزانێ کە خودای گەورە جەنگ و فیتنە و شەڕ و ئاژاوە خودای گەورە لەم شارە حەڕامی کردووە کە خودای گەورە فەرموویەتی وەمەن دەخەلەه کانە ئامینە صدق الله العظیم من دەزانم بە ئاسانی ئەوە دەکات گەر کردیشی ئێوە چی لێ دەکەن؟ بانگی دەکەین و نەسیحەتی دەکەین، دەبێت بە قسەمان بکات و دەری دەکەین لەناو ماڵی خودا، چونکە ئەوە جێگەی خۆشی و شادی خەڵکە نابێت ئەو تێکی بدات. ئێمە چۆن هێرش بکەینە سەر ئەو شارە؟ ئەو شارە هەموو سوجدەیان بردووە و رکوعیان بردووە، هەمیشە خواپەرست بوونە. کەعبە حورمەتی خۆی هەیە، لەو رۆژەی ئیسماعیل و ئیبراهیم سڵاوی خودایان لێ بێت بناغەی ئەو ماڵەیان دانا و، ئەو کاتیش ئەو پیاوە نەزان و نەفامە بووە کوشتاری باوکی یا کوڕەکەی یا براکەی گەر لە دەورو پشتی ماڵەکە بوایە خۆی لە جەلی دەدا شمشێری دەرنەدەکرد دەستی لەو بەرز نەدەکردەوە تا ئازاری بدات تا لەو ماڵە دەردەچوو لە کەعبە و هەروەها لە هەموو مەککە ئەی چۆن ئێمە زۆر بە باشی دەزانین کە خودا و پێغەمبەر فەرمانی داوە نابێت لەوێ هیچ ڕووبدات. خودای گەورە جەختی لەسەر ئەوە کردۆتەوە لەسەر ڕێزگرتن لە ماڵەکەی و کەعبەکەی و قیبلەی هەموو برایانی پێغەمبەر صلی اللە علیە وسلم. هیچ کاتێک من ئەو سنوورەم نەبەزاندووە. دان بە خۆمان دەگرین و چاوەڕێ دەکەین تاوەکو دێتە دەرەوە یانیش بە زۆری دەری دەکەین. بە شەڕ و بە پیاو کوشتن ئەوە قەت نابێت لە نە ماڵی خودادا ڕوو بدات. لەسەرەخۆ بن ئەی بێچوە شێرەکانی ئومەیە. لەبەر ڕای جیاوازی نێوانیان و یەکەم خراپەش شەڕکردن و ئاژاوە و دوژمنایەتی کردنە و پاشان بەتەنها دەمێنێتەوە. خوایە بمان پارێزە لەم شتە. ئێمە کوڕەکانی تۆین ئەی پێشەوای ئیمانداران وەسڵێکی لە دارەکەی جەنابت وە ڕای جیاواز ئێمە ئاساییە هیچ شتێک نییە بە هێز و لاواز و نەرمی و وە هەروەها بەڕەقی و بەڵام هەموویان بە گشتی شەڕ دەکات و ئاش دەبنەوە و کۆمەڵێک شتی تر ڕوودەدات و بەڵام هیچ کاتێک لە یەکتری جیا نابێتەوە وە سەرەتاکەشی تەنها یەک شتە ئەویش پایەکانی تەختی ئەو پاشایەتیەیە ئەی پێشەوای ئیمانداران خودا بەرەکەت ببارانێ بە خاوەنی تەختی ئەم پاشایەتیە. ئەوە بەدەست ئێوەیە کە پایەکانم قایم بێت هەر ئەوهاش بە بەردەوامی بمێنێتەوە. لەگەڵ تۆش ئەی پێشەوای ئیمانداران. تۆ ئومەوی بە خودای گەورە باوکی وەلید. خودا خێرت بنوسێ و چاکە بکەی بۆ چاکردنی ئەم میللەتە و هەموویان کۆ بکەیتەوە لەسەر یەک وشە حەق و ڕاستی و ڕەحمەتێک بۆ ئەم میللەتە. عومەریت بە خودای کەعبە ئەی باوکی عومەر. کوڕەزای عومەری کوڕی خەتتاب. و کوڕەزای مەڕوانی کوڕی حەکەم پێشەوای ئیمەنداران. ئەوە ئەو سەقەفیەیە کە کە من بۆ تۆم باس کرد گەورەم سەرجۆن. باوکی ئەو برادەری باوکی منە. بۆ باوکت یان بۆ بەرپرسەکەت هەی دیناری عوممانی شوعەیب. ئایا تۆ دەزانیت بنووسی؟ من دەتوانم زۆر بە ئاسانی بە هەموو شێوازێک بنووسم. بە هیچ شتێک نانووسرێت تەنها بە پێنووس. هەرچییەک بنووسێ و بەکاری بێنی ئەوە پێنووسە؟ وەکوو چی دەڵێی ئەی سەقەفی؟ یاڵڵە کچەکە بۆ کۆ پیرۆزبایی لە هاوسەری عبدولعزیزی برات بکەین پەیمان پارێزی دووەم من دەست ناخەمە ناو دەستی بزل فرۆشێک بەڵام بوە بە هاوسەری براکەت و ئێستا کوڕێکیشی لێ هەیە. لە ڕقی من وای کردوە. ئەبێ وای لێ بکەم دەری بکات و تەڵاقی بات لەم کۆشکە. بەڵکو لە هەموو دیمەشق. گوێ بگرە کچێ لە ڕقی تۆ ئەم ژنە لەم ماڵە ناچێتە دەرەوە تەنها ئەگەر بۆ ماڵێکی باشتر نەبێ. ئیشەڵڵا بۆ ماڵی ئەو دونیا ئەبێت. دەنگت نزم کەوە بێدەنگ بە کچی مەڕوان. دایکی لەگەڵیایەتی. من دەمەوێ گوێی لێ بێت. لووتت دەشکێنم و دەتکوژم ئەگەر بێدەنگ نەبی. دەی دەی بۆ ئەوەی پیرۆزبایی لێ بکەیت بە شێوەیەک کە شایستەی باوکت و برایەکانت و خۆشت ئەی کچی مەڕوان. بە ئارەزووی خۆم نەبێ ناڕۆم بۆ لای. پیاوەکان حەقی خۆیانە لێت بێزار بن و هەروەها لێت هەڵبێن. وەرە بڕۆ ئەو لاوە ئەی کچی مەڕوان. هاوار لە دەستی ئێوە ژیانتان لێ تاڵ کردم. خەم و خەفەتتان نا بە من. واتان لێکردووین کچەکەی ئەیەوێت لەسەر ملی ئێمە دانیشێت. ها خۆ گوێت لە قسەکان بوو ئاگاداری بە من بە باشترین شێوە مامەڵی لەگەڵ دەکەم خۆت لە گێلی بدە کە قسە ئەکات و چاوت داخە لە ئاستی کارەکانی و گوێ مەدەرێ ئەو هەرچێک ئەکا بۆ خۆی و ئاگەداری خوشکەکانت بە لە خراپە و مێردەکەت خزمەتکارێکی بۆ هێنای و خزمەتکارەکەت ئازاد بکە کە مێردەکەت بۆ هێناوی و بە ئارەزوی خۆی لەگەڵیدا نەرمونیان بە پێی بڵێ لەگەڵم حەزەکەی بمێنیتەوە یا ئەڕۆیت بەڵام نەهێڵی بڕوات هەتا نەیدەی بەش و بە ئەو کەسەی باش بێت لەگەڵی و ڕازی بێت لەسەری ئەبێ هەر ئاوا بی لەگەڵیدا ئەو دایک و کچە نیعمەتن باوکیان و باپیریان ئەی بنەماڵەی عومەر وەکو ئێوەن ئیهانە ناکرێن و هیچ کات فێڵی لێ ناکرێت. خزمەتکارەکەی بە دڵنیاییەوە چاو و گوێی ئەوە. بینیم و ویستم گوێی لە قسەکانم بێت بۆ ئەوەی نزیک بێتەوە و لە تۆ و هەتاوەکو شایەتیت بۆ بدات خوا دەزانێ من چی دەکەم دایکە و نەسیحەت بێت هیچ کەسێک لە ناو ماڵەکەتدا بەجێ نەهێڵیت نە خزمەتکار نە پاسەوان خێرترین شت ئەوەیە کە نزیک بیتەوە لە خدای گەورە و خەڵک ئازاد بکەی کچەکەم کچە زای عمر کوڕی خەتاب نسیحەت مەکە دایکە. ئەو فەرموویەتی، ما تستعبت من ناس وقد ولدته امهاتهم احرارا. کوڕم باش ئاگاداری ئەو پیاوە بە و هەمیشە چاودێری بکە. ئەگەر جێگای متمانە و باوەڕی ئێوە نیم، ڕێگام بدە لێرە بڕۆم و نەگەڕێمەوە گەورەم. من حەز ناکەم کەس گومانم لێ بکات و جێگەی متمانە نەبم و، وە منیش هێشتا تاقی نەکراومەتەوە. تاقیت دەکەمەوە گەر سەرکەوتوو بیت بەرزت دەکەمەوە لەسەر سەری دوژمنەکانمان ئەگینا ئەگینا دەتکەم بە پەند و عیبرەتی زەمانە. هەرچیەک تۆ پێت خۆش بێت لە مندا دەیبینی گەورەم. ناوی ئەو کەسانە بێنە کە دەنگیان نەداوە بە پێشەوای ئیمانداران. ناوەکانیان بێنم یان بیانکوژم و نەیان هێڵم گەورەم هەی بێ مێشێک ئێستاش کاتی دروێنەکردن ماوە بڕۆ بڕۆ بڕۆ دروێنە بکە بینیت باوکە کە کوڕەکە چۆن پیاوەکانی خۆی هەڵدەبژێرێت دەست خۆش بۆ هەڵبژار نەکات بەڵام هەمیشە لەسەر خۆ بە و سلێسیش مەکە هەڵدەگەڕێیەوە لە خۆت ئەوە فێڵی ڕیویە وە غەدری گورجیش ئەگەر بەڕەڵات کرد لەسەر دوژمنەکانت با پەتەکەی ملیشی هەمیشە بەدەست تۆوە بێت. من کوڕی تۆم ئەی پێشەوای ئیمانداران. ئەو شتە دەزانم کوڕی خۆم ئەوە باش دەزانم. ئەی تۆ ئەی میری مسڕ و ئەفریقیا خۆت ئامادە بکە بۆ شارەکانت. هەر کات فەرمانم پێ بدەی پەلە دەکەم لە کۆچ کردنم ئەی پێشەوای ئیمانداران. ئەو کوڕە سەقەفیە هەموو دەرگاکانی بڕیوە و زۆر نزیک بووەتەوە لە تەختی پاشایەتی ئەی شوعەیب. پیاوێکی تەماحکارە. گومانم لێیەتی کە پیاوێکی تەماحکارە. بەهەرحاڵ یەکێکە لە پیاوەکانی ئێمە. تا چەند زانیاریت هەیە لەسەری؟ باوکی ئەو برادەری باوکی من بووە باوکت بۆ باوکت یا بۆ میرەکەت دینار شعیب دەی شوعی پێم بڵێ بزانم ئەو پیاوە ئاگدارە و ئەزانێ کە تۆ پیاوی عمانی بوویت تۆ پێت گوتووە؟ نا من پێم نەگوتووە. ئەو پیاوە سەقەفیە پێی گوتم و هەروەها پێی گوتم کە سایی بێمێشک حەقت بەسەریەوە نەبێ بنووسە وام دەزانی شاری مسر بۆ تۆیە گەورەم. گەر پێشکەشیان بکردمایە نەمدەویست. ئەو شوێنە جێگەی من نییە و پاشانیش ئەو برامە. وابزانم دەیەوێت بتکات بە بەرپرسی هەموو خۆراسان بە گشتی و کوڕی موهلەب کوڕی باوکی سفرە دەربکات لەوێ کە کوڕی زوبێر ناردی بۆ ئەوێ دڵنیاشم هەر ئاوا دەبێ. خەفەت دەدەین بەو کەسەی دایمەزراند و دامەزراوەکەش ئەی سەقەفی. تۆ ئەی میری گەورە و بەڕێز. شایستەی هەموو شتێکی کە من بۆتم دەوێ و دەبینم زۆر نزیکە چاوپێکەوتنەکەتان لەم زوانە. دەبینم تەماحییەکانی جەنابت بێ سنوورە ئەی سەقەفی. بۆ تۆیە گەورەم نەوەکو بۆ من. من تەنانەت دەست و شمشێری تۆم ئەی پەیمان پارێز گەورەم. ئەی کوڕی خەتتاب! هاتن داخوازەکان ئایا ئەوە خەون بوو؟ ئایا ئەوە خەون بوو؟ ئایا ئەوە خەون بوو؟ یان زانیاری کتێبەکە؟ ئایا ئەمە خەون بوو یان زانیاری کتێبەکە؟ سبحانە گلیلی شتنا دیارەکانی پێیە کەس نازانێت تەنها خودای گەورە نەبێت. کێ باوەڕی دەکرد؟ کێ باوەڕی دەکرد کە ئەو عومەریە بۆتە ئومەویە یان لەو عومەریە هەندێک لە ئومەویە ئەوە قەزا و قەدەرە عاسم کەسایەتی تێکەڵاو کرد شەوێکی عومەریە بوو بە ئومەویە لێرە بڕۆ هەی بێمێشک بەهێمنی دەری بکە یان وازی لێ بێنە هیچ ئیحراجیەکی لەسەر نیە. فەرمانتە گەورەم. من بە عاسمم گوت لەیلام لێ مارە بکە و سەرم بکە دوو کەرت بەڵام وای نەکرد. ئەگەر لێرە نەڕۆی ئەوا من سەرت دەکەم بە دوو کەرتەوە. هۆ خەڵکی چیای چیاکان هۆ خەڵکی ئێستای ئێستا. چۆن عومەری کوری خەتاب ئێوەی بینی چۆن گوێت لە بانگەشەی عومەر بوو هۆ خەڵکی تیای تیاکان. هۆ خەڵکی ئێستای ئێستا چۆن گوێت لە بانگەشەی عومەر بوو؟ ئەی سەر شەقکراو وەڵامم دەوە. ئەی سەر شەقکراو پێم بڵێ لە کوێ تۆی بینی عومەر کە شوێنەواری بە دەموچاوتەوە دیار بوو. بە ترسەوە هەستا و سەری سوڕما. سەروەت و سامان بووە هی ماڵی عومەر. سەروەت و سامان بوو بە ماڵی عمر ڕاستەکەی ئەی ئەو کەسەی بانگە شاکەی نەخێر نەخێر نەخێر درۆکەیت درۆکەیت بە هیچ شێوەیە نابێ ببیتە جێنشین بۆ بنەماڵی کوڕی خەتتا بە هیچ شێوەیەک دەرگاکە بکەنەوە دوورکەوەرەوە دوورکەوەرەوە دوورکەوەرەوە ئەمە چییە؟ چۆن لە خۆتەوە دێیتە ژوورەکەی من بێ ڕێگە پێدانم و دەنگیشت بەرز دەکەیتەوە بەرامبەر من و پاسەوانەکان و خزمەتکارەکانم بێ شەرمانە ها کچێ. باوکە گیان خەوەکانی لە بیر چۆوە. کام خەون ئەی بێ مێشک دڵی ڕەش و مێشکتی بردووە دەبێ ئێستا لێت بدەم. هەندێک لە سەرخۆ بە پیاوەکە لەوانەیە خەونێکی بینیبێ و ترسابێت بوەستە باوکی عەبدولمەلیک. گەر خەونی من بێ من ناترسم بەڵام خەونی عومەری کوڕی خەتابە لەسەر یەکێ لە کوڕەزاکانی. بیبەنە دەرەوە لە پێش چاوم بیبەنە دەرەوە و بڕۆن یەڵا. پێش ئەوەی لە پەنجەرەی کۆشکەکەی فڕێی دەمە خوارەوە. بڕۆ دەرەوە. خێرا لێرە بڕۆ. دەی بڕۆ دەرەوە ئەی دەرد و بەڵا. خوا لێو ببورێ دایکە. هیچ شتێ پاڵی پێوە نەنام بۆ ئەو شتە تەنانەت مەترسی من لەسەر سەرۆت و سامانی هۆزی ئومەیە دەترسم هۆزی عمر دەستی بەسەر رابگرن رقی تۆ بۆ ئەوان وات لێدەکا بە تەواوی چاو و مێشکت لەدەست بدەیت چونکە تۆ لە خۆتۆ نازانی و نابینی کە چی دەکەی من لە هەمووتان ئاقڵترم و وە لە هەر هەمووشتان چاوقایمترم. وە ئەگەر لە بیرتان کردبێ کە خەڵک ئەچێ ئەڵێ لەسەر خەونەکەی عومەری کوڕی خەتتاب بۆ پیاوێک لە کوڕەزاکانی لەسەر دەم و چاوی نیشانەیەکی پێوەیە ئەبێ بە جێنشین و دەست بەسەر هەموو دنیا ئەگرێ ئەوە باش بزانن کە من لە بیرم نەکردووە ها وە من گوێم لەو شێتە بوو بە بیرمانی ئەهێنایەوە و ئاگادارمانی ئەکرد کە لە هۆزی خەتتاب و کوڕەزاکانی عومەر ئێمە پەیوەندیمان چیە بە کوڕەزاکانی عومەری عەدەوی؟ ئەی کتەزای حەکەمی کوڕی عاسی ئەمەوی. پەیوەندی ئێمە بەو خەونەوەیە کە عومەری کوڕی خەتاب بینیویەتی. هم. هێشتا مێشکت دواکەوتووە لە سەردەمی جاهیلەتی و وەکو باو باپیرانت بەتاڵ بۆوە سیحرەکانت و قسە بێ ماناکانت و خەونەکانیشت. ئەی دایکە! کە عومەری کوڕی خەتاب خەونە بینێ هەمووی یەتە دی و ڕاست دەرەچێ. لە خودا زیاتر کەس نازانێ پاشەڕۆژ چییە مەهانای بێمانە مەگرە بەدەستەوە کچێ بۆ ئەوەی خۆشی براکەت تێک بدەی کە دڵخۆشە بۆ سەرۆکایەتی وەری گرتووە لە مسڕ ئومەویەکی ترساو نەزرەکان دەخوا من هەرچن نەزرێک بدەم دەبێ جێبەجێ بکەم ئەی سەخر هەر کەسێک نەزرێک بخوات دەبێ بەرگەی سزاکەشی بگرێت تۆ زۆر سەیری چ نەزرێکە هەموو هەژارەکانی دیمەشقی بە تەواوی تێکردووە سلام علیکم مامە. وعلیکم السلام ورحمە اللە وبرکاتو سڵاو لە ئومەوی دوێنێ و عومەری ئەمڕۆ. من ئومەویم و باو و باپیرانیشم هەر ئومەوی بووە مامە. ئەوە چیە دیارە بووی بە شوان. زۆر دواکەوتم لە تۆ گەر ڕاستێکت بوێت ئەوە لە بیرمان کرد تا ئەو کەسەی بیری هێناینەوە کە بیر ناکاتەوە. هەڵەت کرد یا لە بیرت کرد یا بە بیرت هاتەوە. قەرزی تۆمان لەسەرە بۆ پیاوەتی و چاکەت. ئێمە کە هاتینە خوارەوە ڕێگاکەمان یەکسەر بەرەو دیمەشق بوو. یاخوا بەخێر بێی فەرموو. دەتەوێت کوپەکە بشۆی پێش ئەوەی ئاوەکە بخۆیتەوە؟ خودا بەرەکەت ببارێنێ بەسەرتا.